گوێڕایەڵ بوون بۆ فەرمانەکانیان، بۆ فەرمانی خوا و پێغەمبەرەکەی، علی صوت وسلام، ئەوانە گوێڕایەڵ بوون، هەندێ مەواقیفی صەحابەمان باس کرد چۆن گوێڕایەڵ بوون، بەڵام بزان گوێڕایەڵی ئەجر و پاداشتی هەیە بۆ دونیا و ئاخیرە، ئەوانە لە هەموو فەرمانێکی خوایە، لە هەموو فەرمانێکی پێغەمبەرەکەی، علی صوت وسلام، جێبەجێیان دەکرد، یەک لە مەوقیفەکانی ئەبوبەکرتان بۆ بگێڕمەوە، تەبعەن ئەبوبەکری صدیق، ئائیشەی زۆر خۆش دەویست، باوکی عائیشەی خێزانی پێغەمبەر بوو علیە الصلوة والسلام زۆری خۆش دەویست ئەو بۆ حادیثەی ئیفک لەوانەیە زۆرینمان بیستبێتمان بوهتانێک بۆ عائیشە کرا وتیان زینای کردووە عائیشە نەخۆش بوو بەو نەخۆشی هاتەوە ماڵی باوکی طبعا ئەبوبەکر زۆر پێی متەئثیر بوو زۆر خەمی پێ دەخوار خۆی و عمر و مالی خێزانی خەمیان زۆر پێ دەخوارد ڕۆژێکیان لە سەربان ئەبوبەکر ئەوەی دەخوێندەوە قورئانی دەخوێندەوە گوێی لێ بوو لە خوارەوە ئەوە دەگریا عائیشە و دایکی دەگریان ئەبوبەکر بە خرای هاتە خوارەوە کە سەیری کردن ئەو دووە دەگرین ئەویش دەگەڵیان دەستی کرد دەگریان زۆر بە کوڵ دەگریا زۆر خەمی پێ دەخوارد هیچیش پێ نەدەکرا ئەوە پێغەمبەری خوایە عەلەیهی سڵاتی وەسەلام پێغەمبەر نەیدەزانی نەیدەزانی عائیشە ڕاستە جیک نایکردوە نەیکردو پێغەمبەر نەیدەزانی مەوقفی چی بێ تا ئایەت لەسەر عائیشە دابەزی کە بەریئە بەڵام ئەبوبەکر زۆر پێی متەئثیر بوو سوێنی خوارد طبعا یەکێک لەو کەسانەی کە بوهتانیان بۆ کردبوو میسطح بوو میسطح بن ئوثاثە خزمی ئەبوبەکر بوو فەقیر و دەستکورتیش بوو ئەبوبەکر پارەی زۆر دەدایە زۆر یارمەتی دەدا ان یوتی اولی القربی والمساکین والمهاجرین فی سبیل اللە ی فەرمووی، ولیعفو ولیصفحو الا یحبون ان یغفر اللە لکم واللە غفور رحیم، خوای گەورە لە ئایەتی بیست و دووی سورەتی نور باس دەکات یەعنی ئەوانەی کە کە تاوان دەست دەگرنەوە خوای گەورە دەفەرموێت بالێ خۆشبوو بن تاوان ئەوە ئەبوبەکر سوێنی خوارارمەتی نەدا دەستی کردەوە بە چاک کردن لەگەڵ میستەحا لەبەر ئەوەی پێی خۆش بوو کە خوای گەورە لێی خۆش بێ وتی بەلا وتی وەڵا پێم خۆشە خوای گەورە لێم خۆش بێ طبعا ئەوانە هەر فەرمانێک دەهات یەکسەر جێبەجێیان دەکرد یەکسەر جێبەجێیان دەکرد سمع و طاعە بۆ خوا و پێغەمبەرەکەی علی سڵات وسلام ئەجری بۆ دنیا هەیە ئەویتری بۆ ئاخیرا پاداشتی بۆ ئاخرەیە بەگوێ نەکردن سزای هەیە بۆ دنیا ئەویتری بۆ ئاخیرەیە دوو مووقفی جوانتان بۆ بیاون لە سەحابە لە سەحابە گۆرایەڵی چیان بەدەست هێنا بەهۆی گۆرایەڵی بۆ خوا و پێغەمبەرەکەی عەلەیهی سڵاتی وەسلام طبعا سەحابەیەک هەبوو ناوی جولەیبیب بوو جولەیبیب دەمی مل منظر بوو شکلی بەلای دەوروبەرەوە جوان نەبوو شێوەی بەلای دەوروبەرەوە جوان نەبوو خەڵک پێیان جوان نەبوو کەس کچی نەدەدایە هیچ ئافرەتێک مردی پێ نەدەکرد نەک ئافرەتەکان کە سوکاری ئافرەتەکانیش ڕاڵدەی نەبوون کچ بدەنە کەسێکی ئاوا باڵایکی کورتی هەبوو باڵایکی زۆر کورتی بوو ئەو جاش شێوەی بەلایانەوە جوان نەبوو هەرچەندە هەموو مەخلوقاتی خوای گەورە جوانە بەڵام ئەوە شێوەی بەلای دەوروبەرەکەی وە جوان نەبوو پێیان جوان نەبوو کەس کچی نەدەدایە و خۆشی زۆری حەز دەکرد ژن بێنێ چەند جارێک ئەوشتە لای پێغەمبەر باس کردبوو علی سڵات وسلام پێغەمبەر یەکێک لە ئەنساری بانگ کرد فەرمووی زەوجنی ئیبنەتەک کچەکەتم داخوازی کچەکەت دەکەم خەنی بوو وای زانی بوو خۆی دەوێ لەبەرئەوەی سەحابە کچەکانیان بە مێرد نەدەدا هەتا بەشویان نەدەدا هەتا نەدەهاتن لای پێغەمبەر علیە سڵات وسلام پێیان دەگوت ئایا تۆ پێویستت پێی نیە ناتەوێ ئەگەر پێغەمبەر نەیویستایە علیە سڵات وسلام ئەوجا بە مێردیان دەدا چونکە هەموو کچێک تەمەنای دەکرد شو بکات بە پێغەمبەر علیه سڵات وسلام هەموو کەسێک حەزیان دەکرد کچی خۆیان بدەنە پێغەمبەر علیه سڵات وسلام وتی، فلمن یا رسول اللە صلی اللە علیە وسلم، ئەی بۆ کێیە؟ پێغەمبەر فەرمووی علیە الصلوة والسلام، لجلیبیب، وتی بۆ جلیبیب، فقال اشاور امها، هەتا بۆ پێغەمبەر بۆ علیە الصلوة والسلام ڕاضی بوو، بەڵام کە وتی بۆ جلیبیب، ئا ئا وتی با بچم پرس بە دایکی بکەم، بەڵام پێی خۆش نەبوو، یەکسەریش ناڵێ نا، با بچێ بە دایکی بڵێ. کە ڕۆشتەوە بۆ لای خێزانەکەی پێی وتی پێغەمبەر داوای کچەکەمانە بکە عەلەیهی سڵاتی وەسەلام دایکە خەنی بوو لە خۆشیە وتی بەڕاستی ئەوە نیعمەتە خوای گەورە بە ئێمەی داوە وتی ئاخر بۆ خۆی نا بۆ کێ بۆ جولەیبیب دایکەکە زۆر زۆری پێ ناخۆش بوو وتی ئینی ئەو ناشرینە وتی ئێمە زۆر لەوە باشتر داوای کچەکەمانی کردو کچی خۆمانمان پێ نەداوە ئێستا کچت دەدەینە جولەیبیب وتی بڕۆ پێی بڵێ بڵێ ڕاضی نین کە ڕۆژ لە جیهاد بەشداری شەڕەکەی کرد دوای تەوابوونی شەڕەکە پێغەمبەر علی سڵات وسلام فەرمووی ئەتەفقدونە ئەحدا کەس هەیە دیار نەبێ وتیان بەڵێ فلان کەس دیار نییە زیندۆکان تەوان وتیان فلان کەس دیار نییە گەڕان بدوا دۆزیانەوە تا هەموو کۆبوونەوە پێغمبەر علی سڵات وسلام فەرمووی ئەتەفقدونە ئەحدا کەس هەیە دیار نەبێ وتیان نەخێر هەموو ئامادەین بەڵام پێغمبەر فەرمی علی سڵات وسلام وەلاکینی ئەفقد و جولەیبیبە تی بەس من جلەیبیبم دیار نیە هەستان گەڕان بە دوای جلەیبیبە جلەیبیبیان دۆزیەوە کە سەیریان کرد حەوت کەس لە کافرەکان دەوربەری کوژرا و ئەوجا خۆشی کوژراوە پێغەمبەر کە بینیەوە عەلەیهی سڵاتی وەسەلام فەرمووی قتل سبعة وقتلوه حەوتی لێیان کوشت و ئەوانیش کوشتویانەتەوە فەرمووی هذا منی وأنا منه هذا منی وأنا منه سێ جار فەرمووی خوایە فەرمووی ئەوە لە منە من لەوم ئەوە لە منە من لەوم بە هەردوو باسکەکان و دەستەکانی پێغەمبەر علیە سڵات وسلام بە دەستە نازدارەکانی پێغەمبەر هەڵگیرا لاشەکەی بە دەستی ئەو دۆزرایەوە خرایە ناو قەبرەوە جلیبیب بە دەستەکانی پێغەمبەر علیە سڵات وسلام لە چاڵ نرا بە دەستەکانی پێغەمبەری خوا علیه الصلاة والسلام خرایەک قەبرەوە ئەو مەکانە و مەنزیلە و پلەی خوای گەورە پێ بدات تەڵان جلیبیب بە شوێنی خۆی گەشت لەگەڵ ئەوەش بەندەرگاکەی بەر نەئەکەوت لە داواکارا ئەوەندە داواکار لە بەندەرگاکەی وەستابوو بەڕی سەحابە سەری دەگرت ئەوە کەسێکی هەڵبژار بوو خۆی هەوا و نەفسی پێی خۆش نەبوو بەڵام بە خوا و پێغەمبەرەکەی وت عەلەیهی سڵاتو وەسەلام سەمعەن وەتاعەتەن وتی بەسەر چاو ئەوەی وتی سەمعەن وەتاعەتەن لە دنیا ئەجر وەردەگرێتەوە پادە یەکێک لە پاداشتەکانی ئەم ئافرەتە وەریگرت زۆر دەوڵەمەند بوو یەکتر لە پاداشتەکانی کە وەریگرت ئەوەندەی داواکار هەبوو داواکار لە سەحابە سەری گرتبوو بۆ خۆی کێ هەڵدەبژێرێ هەڵدەبژێرێ ئەو پاداشتی بۆ دونیا ئەمما بۆ ئاخیر هێشتا ماوێتی دەبێ بۆ ئاخیرش پاداشتی خۆی وەرگرێ وتمان ئەوەی گوێرایەڵە بۆ فەرمانەکانی خوا و پێغەمبەرەکەی عەلەیهی سڵاتو وەسەلام ئەجرو پاداشتی بۆ دونیایە ئەوی تری بۆ ئاخیرە هەموو فەرمانێک هەموو فەرمانێک کە جێبەجێی دەکەی ال ال جزاء من جنس الفعل فەرمانەکەت کە جێبەجێ کرد لە دونیا خوای گەورە حەقت بۆ دەکاتەوە لە قیامەتیش پاداشت وەک ئەو کاری کردوتە بە دەستی دێنی بەڵام بە گەورەیی بۆ نمونە ئەگەر ئافرەتێک بە گوێی پێغەمبەرەکەی دەکا بە گوێی خوای گەورە و پێغەمبەرەکەی دەکا علیە سڵات وسلام سەرپۆش دەکا و خۆی داتەپۆشێ خوای گەورە پاداشتی ئەو سەرپۆش و خۆداپۆشینەوی دەداتەوە حەدیتێکتان بۆ بگێڕمەوە تەبان پاداشتی قیامەت وەک پاداش پاداشتی دونیا نیە هەر پاداشتێکت لە دونیا هەبێ ئی دونیا گچکەیە بچوکە ئی قیامەت گەورەیە پێغەمبەر فەرمی علیه الصلاة والسلام لنصف امرأة من الجنة خير من الدنيا ومثلها معها پێغەمبەر دەفەرمی علیه الصلاة والسلام طبعا ئەوەی سەرپۆش دەکا لە دنیاە لە قیامەت سەرپۆش دەدا بەسەریا بزانن سەرپۆشی قیامەت واجب نییە یعنی تۆ کە لە دونیا واجبە لەسەرت خۆت داپۆشی لە قیامەت عیبادەت واجب نیە خۆ داپۆشین واجب نیە تەواو قیامەت شوێنی وەرگرتنەوەی پاداشتەکانە دونیا ئی کار کردنە قیامەتیش وەرگرتنەوەی پاداشتی ئەو کارانەیە کە لە دونیا کردوتە ئەگەر کەسێک سەرپۆشتی کردوە لە دونیایە پاداشتەکەی چیە نەک واجب بێت سەرپۆش بکات نەخێر سەرپۆشی ناز و خۆ جوان کردن هەیە لە قیامەت سەرپۆشێکی ئەوەندە گران هەیە بۆ ئەو کەسانەی کە لە دونیایا سەرپۆشیان داوە بەسەریانەوە بە گوێی خوا و پێغەمبەرەکەیان کردووە علیە الصلوة و السلام خۆیان داپۆشیوە ئەو سەرپۆشە ئەوەندە گران بەهایە ئەوەندە گران بەهایە ئەگەر دونیا ئیتۆ بێ ئەوەندەی تریش یعنی دوو جار دونیا ئیتۆ بێ هێشتا نرخی ئەو سەرپۆشە دەرناهێنێ ئەوەندە گران بەهایە ئەوەندە شتێکی گەورەیە پێغەمبەر فەرمی علیه الصلاة والسلام سەرپۆشێک لە سەرپۆشەکانی ئافرەتانی ئەهلی بەهشت خەیرترە لە دنیا و هێشتاش دنیایەکی تر وەکو ئەو یانی سەرپۆشێکی ئەوەندە گرانبەها بۆ ئەو کەسانەیە کە فەرمانی خوای پەروەردگار جێبەجێ دەکەن ئەوانەی فەرمانی خوایان جێبەجێ کردووە ئەجرەکەی لە دنیا وەردەگرنەوە و باسمان کرد لە خێزانی جولەیبیب ئەجر و پاداشتێکی زۆری لە دنیا وەرگرتەوە بەڵام زۆر گچکەترە ئەو ئەجر و پاداشتە زۆرە لە چاو زۆر بچووکترە لە چاو پاداشتەکانی ئاخیرا پاداشتی قیامەت وەکو باسیشمان کرد هەرچیەکت کرد پاداشت لە جنسی فعلە وەک چۆن عقوبە من جنس الفعل تۆ ئەگەر کارێکی خراپت کرد لە دونیا کارێکی خراپت کرد وەک ئەو کارە خراپەت سزا دەدرێتەوە لە قیامە کیبر حەڕامە خوای پەروەردگار حەڕامی کردوە لەسەرت کیبر هەبێ ئیتر جنێکی جنێک لەبەر دەکەی خۆت شانازی پێوە دەکەیت و کبری پێوە دەکەیت هەر شتێکت هەیە کە کیبرت پێوە هەیە عقوبەکەی وەک ئەوە دەبێ هەر هەر هەر تاوانێک نەک بەس کیبر ئەوەی جلی خۆ شوهرە لەبەر دەکات لە دونیایا جلێک لە بەر دەکات تا کیبری پێوە لێدا و پۆزی پێوە لێدا بەسەر خەڵکا لە قیامەت جلێکی وەکو ئەو جلی خۆی لەبەر دەکرێ بەڵام تەلەهەبە فیه النار گڕی گرتووە جلێکی ئاگراوی لەبەر دەکرێ ئە ملوانکەکەی کە ئەڕوای کچی حەرب بەخشی فرۆشتی داینا ملوانکەیەکی بەخشی بەس بۆی پێغەمەری پێ بکوژرێ عەلەیهی سڵات وەسەلام کافرەکان پارەیان کۆکردەوە بۆ کوشتنی پێغەمبەر علیە سڵات وسلام ئەڕوای کچی حەربیش پارەی کۆکردەوە بۆی یەکێک لەو شتانی کە بەخشی نوانکەکەی بوو بەڵام خی گەورە باسی دەکات لە سوڕی لە هەب دەفەرموێت ئافرەتەکەی کە في جیدی حبل من مسد لە ملی گوریسێکی ئاگراوی لە ناو ملێتی ناو جەهەنەم دەڵێن بەو گوریسە دەخنکێنرێ و زیندوو دەبێتەوە یانی نامرێت مردن نییە بەڵام ئازار دەدرێ بۆ ئەو گوریسەی کە لە ملێتی هەموو هەموو تاوانێک هەموو سەرپێچیکردنێک لە فەرمانی خوا و پێغەمبەرەکەی عەلەیهی سڵات وسەلام لە دونیایا سزا دەدرێ و لە قیامەتیش سزای لە دوادێیە هەموو جۆرایەڵێکیش پاداشتی هەیە بۆ دونیا ئەوی تری پاداشتەکەی بۆ قیامەت دەبینیتە وەکو باسمان کرد عقوبەی قیامەت قورسترە لە عقوبەی دونیا و لە سزای دونیا وە پاداشتی قیامەت گەورەترە لە پاداشتەکانی دونیا. تەبان ئێمە بە هەڵەی بە هەڵە ناوەکەی وا بڵاوە ناومانە دەڵێین سەعیدی کوڕی موسەییەب بەس ناوی موسەییبە خۆی دوعا دەکا لەو کەسانەی کە پێی دەڵێن موسەییەب ناوی سەعیدی کوڕی موسەییبە سەعیدی کوڕی موسەییبی کوڕی حەزەن طبعا موسەییب سەحابە بووە حەزەن سەحابە بووە یعنی باوک و باپیرچی سەحابە بوون یانی کوڕی کوڕێتی دەڵێ هەموومان سەڵابە و توندی و ڕقی لە تەبیعەتمان هەبوو تەبیعەتمان خۆش نەبوو هەمووان تەبیعەتمان ناخ قورس بوو سعیدی کوڕی مسەیب تەوان زۆر توند بوو بە تایبەتی لەگەڵ ئۆمەرا لەگەڵ ئۆمەرا ئۆمەرا توند بوو ئەمیرەکان ڕێزێکی زۆریان لێ دەنا ڕاست بوو هەندێک جار هەندێک کەس خراپی بەرامبەر دەکرد بەڵام زۆر توند بوو ئەگەر ئەمیرێک دەهاتە لای داوای شتی لێ دەکرد وەڵام نەبوو وەڵامی نەدەدانەوە زۆر بە توندی مامەڵەی دەکرد لەگەڵ ئەوە شتی جوانی خۆی هەبوو بەڵام دەڵێت هێشتا زبری و سەڵابە لە تەبیعەتمان ماوە ماومانە لە خولقمان سەڵابە هەیە عقوبەکەی ئەو حەزەنەیان هەرتیا مایەوە لەگەڵەوەی فەرمان نەبوو بەڵام پێغمە ناوی بۆ گۆری عیسقات بسەم ئەو ناوەکەی ڕەت کردەوە ناوەکەی خۆی تیامایەوە سالی نەویست ئەوە عقوبەی وەرگرت وەک وتمان عقوبە من جنس الفعل سزا ئەوە هات با هەوڵدەین هەوڵدەین فێربین بە خوا و پێغەمبەرەکەی بڵێن عەلەیهی سڵات وەسەلام سەمعا وەتاعەتەن وەکو چۆن سەحابە و تابعین و تابعین هەتا ئەوانەی سەلەفی ئێمە بە پێغەمبەر بە خوا و پێغەمبەرەکەیان داود عەلەیهی سڵات وەسەلام سەمعا وەتاعەتەن گوێڕایەڵین بۆ خوا و بۆ پێغەمبەرەکەی، علی الصلوة و السلام، با هەوڵدەین عیلمی دینی خوای پەروەردگار وەرگرین بە سمعا و طاعتا پێشوازی لێ بکەین، وەکو باسمان کرد وتمان صحابە بەو شێوەیە پێشوازییان لێ دەکرد، با گوێ و قوڵاغ بین گوێ بکەینەوە بۆ فەرمانەکانی خوا و پێغەمبەرەکەی، علی الصلوة و السلام، تا لە خۆمانا جێبەجێی بکەین، وەکو سفیان الثوری، ما بلغنی عن رسول اللە صلی اللە علیە وسلم قط حدیثا الا عملت به مرە، وەکو سفیان ثەوری دەڵێ هیچ کاتێک هیچ کاتێک حەدیثێکم پێ نەگەشتوە ئەگەر جارێک نەمکردبێتە کار ئیلا کردومەتە کار ئیلا کارم پێ کردوە با ئێمەش هەوڵبدەین وەک سەلەفی ئێمە وەک ئەوانەی پێشینی ئێمە ئەوانەی پێش خۆمان چۆن فەرمانەکانی خوا و پێغەمبەرەکەیان پێشوازی لێ دەکرا عەلەیهی سڵات وسەلام بە سەمعا وەتاعەتەن با ئێمەش پێشوازی لە فەرمانەکان بکەین بە سەمعا وەتاعەتەن ئەگەر سەمع و تاعەمان هەبوو بۆ فەرمانەکان ئەو کاتە پاداشتەکان لە دنیا دەبینینەوە و دەڵێ سەیر مەکەن کە من هەڵەپەڕم لەناوتانە وابزانم دڵخۆشم نەخێر باڵندە کە سەر دەبڕێ لە تاو ئازار هەڵەپەڕێ بەڵام ئێمە دەبینین لە دەوروبەرمان ممکنە ببینین ئەوانەی کە بێگوێن فەرمانەکانی خوا پێغەمبەری جێبەجێ ناکەن عەلی سڵات وسلام زەردەخەنەوە پێکەین لەسەر ڕویانە بەڵام باوانە زانین ئەو خۆشیە زۆریان کە دەیان دوێنی ناڕەحەتن ئەوانە ناڕەحەتن لە دونیایا بەڵام ناڕەحەتی و سزاکانی قیامەت قورسترە جەهەنەم قورسە ئەوانە یەک لە سزاکانیان جەهەنەمە جەهەنەم زۆر قورسە خۆی تەحەمولی خۆی ناکا جەهەنەم داوای لە خوای گەورە کرد ڕوخسەی پێ بدات هەناسە بدات جەهەنەم یەکێک لە سزاکانی خوای پەروەردگار کە زۆر زۆر قورسە سزای ئاگر قورسە سوتاندن قورسە ئەو جاش تەنها سوتاندن نییە تۆ لە ناو ئاگر ئاگرێکی ئەوەندە بەهێز داوا دەکات خوای گەورە ڕوخسەی بدات دوو جار هەناسە بدات جەهەنم دوو جار هەناسەی دەوێت هەناسەیەک لە بەها هاوین هەناسەیەک لە زستان تەوان جەهەنم بەستەڵۆکی هەیە جەهەنم ئاگری هەیە لە هاوینە چ کاتێک هەوایەکی زۆر گەرم لە گەرمترین شوێنی سەر ئەڕدا دەگاتە لات ئەوە هەناسەی هاوینی جەهنمە گەشتەلات گەرمی جەهنمە هەناسەی گەرمی جەهنمە گەشتەلات لە قوتبەکان لەو شوێنانەی کە زۆر ساردن لەسەر ئەڕ لە زستانا چ کاتێک زۆر زۆر ساردە هەوایەکی سارد دێ ئەوە هەناسەی جەهەنمە دەگاتە لات جەهەنم چەند دوورە تەنها خوای گەورە دەزانێ جەهەنم چەند دوورە دەبێ ناو ئاگرەکە چەند قورس بێ خوای گەورە پیشانمان نەدا خوای گەورە سزامان نەدا خوای گەورە وامانێ نەکا بەهۆی کارەکانمانەوە بگەینە ژێر غەضبی خوای گەورە خوای گەورە وامانێ بکا بە دوای دینی خوای گەورە ڕاکەین خوای گەروە ئەمانە بکات ژیانمان خەریکی خەریک بین بەوەی کە علممان لە پێناوی خوای گەورە وەرگرتووە خوای گەورە لەو کەسانە ماکە کە ڕادەگیرێن پرسیاریان لێ دەکرێت تەمەنت بە چیەوە سەرف کرد بڵین خوایە تەمەنمان سەرف کرد بۆ بە زانست وەرگرتن لە دینی تۆ چیت بە زانستەکەت کرد بڵین خوایە زانستەکەمان کردە عمل کردمانە کردار لە ژیانمانە کارمان پێکرد ئەو جا بە شانازی و لە بەردەم خوا و مەلائیکانی بڕۆین لە بەردەم هەموو مەخلوقاتی خوای گەورە بڕۆین بەرەو بەهەشت بەڕێ بکرێن خوای گەورە لەو کەسانمان کە کە سەمع و تەعایان هەیە بۆ خواو پێغەمبەرەکەی وە لە کۆتاییدا داوای لە خۆشبوون دەکەم لە خوای پەروەردگار بۆ من و بۆ ئێوەش السلام علیکم و رحمتاللە و برکاته.